بەرێز و خۆشەویستم خوشکان ئیماندارم بەردەوامین لەسەر نیشانە گەورەکانی قیامەت لە دەرزەکانی دوێنێ شەو و شەوانی ڕابردوودا کۆتاییمان بە باسی دەجال هێنا کە یەکێکی تر بوو لەو نیشانە گەورانە و لەو فیتنە گەورەی کەوا پێغەمبەر نەبووە سەڵات و سەلامی خوای لەسەر بێ ئوممەتەکەی لێ ئاگادار نەکربێتەوە خوای گەورە پەنامان بدە. ئەمشەویش ان شاءاللە چینە خزمەتی دابەزینی عیسای کوڕی مەریەم سەلامی خوای لێ بێ کە یەکێکی ترە لە نیشانە گەورەکانی قیامەت هەروەکو خوای پەروەردگار لە قورئاندا ئیشارەی پێدا و پاشان پێغەمبەری خۆشەویستیشمان صلی اللە علیە وسلم ئیشارەی پێداوە برایانی بەڕێز و خۆشەویستم بەڕاستی برایانی خۆشەویستم خوشکان ئیماندارم خوای گەورە لە قورئاندا ئەو ڕاستیەمان زۆر بە ڕوون و ئاشکرایی بۆ دووپات دەکاتەوە کە عیسای کوڕی مەریەم سەلامی خوای لێ بێ بە دەستی جوولەکەکان نەکوژراوە وەک خۆیان کە بانگەشەی بۆ ئەکەن. و دیانەکانیش کە مەبەستمان پێی نەسڕانیەکان واتە مەسیحیەکان کە پێی ئەڵێن ئەمانەش هەڵخەڵەتاون و باوەڕیان پێ کردوە پەنا بە خوای پەروەردگار بەڵکو خوای پەروەردگار پاراستویەتی لە دەستی جولەکە و هەڵی کێشاوە بۆ ئاسمان هەروەکو لە سورەتی نیسا لە ئایەتی سەد و پەنجا و حەوت و سەد و پەنجا و هەشت بەم شێوازە ئەفەرمێ اعوذ باللە من الشیطان الرجیم بەڵێ خوای گەورە فەرمی و ڕاستیان بۆ دەرەخا برایانی خۆشەویستم خوشکان ئیماندارم ئەفەرمێ نە کوشتویانە وە نە لە خاچیشیان داوە بەڵکو ئەفەرمێ کەسێکی تریان بۆ خرایە شێوەی ئەو واتە شێوەی عیسا علیە سلام وە ئەو کەسانەش کە ڕابۆچینی جیاوازیان هەیە لەسەری یاوتە لەسەر کوشتنەکەی عیسا علیە سلام هەر هەمویان لێی بەگومانن خوا پەنامان بدا هیچ زانیاریەکیان دەربارەی نیە خوای گەورە ئەفەرمێ جگە لە شوێن کەوتنی گومان نەبێ پەنا بەخوای گەورە. و دڵنیا نین لەوەی کەوا بەڕاستی کوشتویانە عیسای کوڕی مەریەم سەلامی خوای لێ بێ بەڵکو خوای پەروەردگار هەڵی کێشاوەو بەرزی کردۆتەوە بۆ لای خۆی واتە بۆ ئاسمان وە خوای گەورە هەر خۆی خاوەن عیزەت و حیکمەتە برایانی بەڕێز و خۆشەویست کەواتە عیسا سەلامی خوای لێ بێ نە مردووەو نەش کوژراوە. بەڵکو خوای پەروەردگار و بەتوانا و بەدەسەڵات بەرزی کردۆتەوە بۆ ئاسمان وە لە ئاخر زەمانیدا جارێکی تر برانی خۆشەویستم دای دەبەزێنێتەوە سەر زەوی هەروەکو ئەفەرمێ وانه لعلم للساعە لە سورەتی نیسا لە ئایەتی شەست و یەک دا ئەفەرمێ عیسا سەلامی خوای لێبێ واتە عیسای کوڕی مەریەم وەکو باسمان کرد لە ئایەتەکانش کە خوای گەورە شاری پێدا نیشانەیە بۆ هاتنی قیامەت خوا پەنامان بدە کە ئەمە دەلیلێک و بەڵگەیەکی دەڵێستی پێ ئینجیلە وە من پێغەم ئەبمە پێغەمبەرتان پەنا بەخوای پەروەردگار وە لە سورەتی مائیدەدا جارێکی تر خوای پەروەردگار منەت ئەکا بەسەر عیسای کوڕی مەریەمدا سەلامی خوا لێ برایانی خۆشەویستم خوشکان ئیماندارم پێی ئەفەرمێ تکلم الناس فی المهد وکهلا لەو فەزڵ و موعجیزانەی کە بە تۆم بەخشیوە ئەی عیسای کوڕی مەریەم ئەوەیە کە لەسەر بێشکە قسە لەگەڵ خەڵکی ئەکەیت وە هەروەها بە پیریش ئەفەرمێ خوای پەروەردگار هەمووشمان ئەزانین برانی ئەزیز و خۆشەویستم خوشکانی موسڵمانم کە عیسای کوڕی مەریەم سەلامی خوای لێ بێت لە تەمەنی سی و سێ ساڵیدا هەڵکێشراوەتەوە بۆ ئاسمان وە پیر نەبووە لەو تەمەندا واتە تەمەنێکی گەنجی هەبووە بەڵکو ئەو ئایەتە پیرۆزە ئاماژە بۆ ئەوە ئەکا کە لە جاری دووەمی دابەزینیدا بۆ سەر زەوی عیسای کوڕی مەریەم پیر ئەبێ بۆیە قسە کردنیشی لە پیریدا وەکو قسە کردنێتی لە سەرلانک برانی خۆشەویستم خوشکان ایماندارم خوای گەورە بە موعجیزەی لە قەڵەم ئەدا. وە لە فەرموودەکانی پێغەمبەری خۆشدا صلی اللە علیە وسلم بە درێژی باسی هاتنە خوارەوەی عیسێمان بۆ دووپات دەکاتەوە هەر وەکو ئەوسی کوڕی ئەوس ڕەزا ڕەحمەتی خوا لێ بێ گێڕێتەوە لە پێغەمبەری خۆشەویستمان صلی اللە علیە وسلم کە فەرموویەتی عیسای کوڕی مەریەم دائەبەزێتە سەر زەوی لە ئاستی منارە سپیەکەی خۆرهەڵاتی دیمەشق وە لە ئینجیلی بەرناباش کە باسی بەرنابامان کرد وتمان چۆن ئەڵێی ئەبو رەزا رەحمەتی هاوەڵی پێغەمبەری خوا بووە ساڵ سەلەم حەدیسەکانی گێڕاوەتەوە بە ئەمەشت بەرناباش هاوەڵی عیسای کوڕی مەریەم بووە سەلامی خوای لێ بێ هاتووە کە عیسا عیسای کوڕی مەریەم بە قوتابیەکانی ئەڵێ بەڕاستی پێتان ئەڵێم لە ناخی دڵمەوە لەرزم لێ دێت و موچڕک بە گیانمدا دێ پەنا بەخوای گەورە لەبەرئەوەی کە خەڵکی بەخوا ناوم ئەبەنە سەر زەوی خوا پەنامام بدە ئەوە لەو کاتەوە پێی وتم برانی خۆشەویستم و لەسەر ئەوە دووچار یەپەرمێ لێپرسینەوا بم لە بەردەم بارەگای خوای پەروەردگاردا سوێن بەو خوایەی کە گیانم وەستاوە لە خزمەتیدا من پیاوێکم وەکو هەموو ئەو خەڵکەی ترە فەرمێ ئەفەوتێم نامێنم من هەرچەندە کە خوای گەورە پێغەمبەر ناردی بۆ ماڵی ئیسرائیل واتە بۆ نەوەی ئیسرائیل لە پێناو لەشساغی و نەخۆش و لاوازەکان و ڕاستکردنەوەی تاوانکاران بەڵام من خزمەتکار و بەندەی خوای پەروەردگارم وەکو ئیشارەی پێدام ئەو تاوانبارانە ئەکەم کە لە دوای ڕۆشتن لە جیهان ئینجیلە ڕاستەکەم بەتاڵ ئەکەن و ئەیگۆڕن بە کاری شەیتان پەنا بە خوای گەورە بەڵام من لە پێش کۆتایی جیهان دا فەرمی ئەگەڕێمەوە ئەخنوخ و ئیلیاش لەگەڵ خۆم ئەهێنم و شایەتی ئەدەین لەسەر ئەو تاوانبارانەی کە دووچاری کۆتاییەکەی نەفرەت ئەبن پەنا بە خوای گەورە بەرامبەر بەوەی کە ئەو کارە فەسادیانە ئەکەن لەسەر زەویدا خوای گەورە پەنامان بدا کە عیسایان کردوە بە خوا و کوڕی خوا ڕۆح القدس پەنا بە خوای گەورە ئەمە هەر کەسێکیش ئەوێ بگەڕێت بە دوای ئەتوانێ بچێت لە ئینجیلی بەرنامە لە فەسڵی پەنجا و دوو بیخوێنێتەوە کە مووتەی عیسای کوڕی مەریەمە سەلامی خوای لێ بێ لەم ئینجیلە پاکەدا کەوا ڕاستترینی ئینجیلەکانە کە نەتوانراوە دەستکاری بکرێ بەڵێ عیسا سەلامی خوای لێ بێ لە کۆتاییدا دێتەوە بۆی هەموو ئەو تاوانبارانە ڕیسوا بکات کە ئینجیلەکەیان گۆڕیوە و عیسایان بە خوا ناو بردوە پەنا بە خوای پەروەردگار بە کوڕی خوا و شایەت بێ لەسەر ئەو کۆتاییە نەفرەت لێکراوەی کە دووچاری ئەبن پەنا بە خوای گەورە ئەمە بە کورتی برایانی خۆشەویستم هاتنی عیسای کوڕی مەریەم و دابەزینی کە لە قورئان و لە سوننەتەکانی پێغەمبەری خۆشەویست صلی اللە علیه و آله لە فەرموودەکانیدا ئیشارەی پێداوە کە بۆ جاری دووەم عیسای کوڕی مەریەم دابەزێتەوە سەر زەوی ئەڵێ عیسا سورکارێکی قژلول و سنگپان بووە فەرمێ سورکارێکی قژلولی سنگپان و ابو رضا رحمەتی خوای لێ بێ گێڕێتەوە لە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم کە فەرموویەتی لە نێوان من و عیسادا هیچ پێغەمبەرێک نییە فەرمێ واتە هیچ پێغەمبەرێک نەهاتووە و نییە ئەگەر بینیتان بیناسنەوە فەرمێ پیاوێکی چوارشانەی باڵا مامناوەندی ئەفەرمێ سوور و سپییە، لە نێوان دوو بەرگی سووری زەردباودا دەئەبەزێ، سەری ئەڵێی ئاوی لێ ئەتکێت، هەرچەندە تەڕیش نییە، ئەڵێی تازە لە حەمامات و دەرۆکە چەند کەسێک قژیەش و هێشتاکە بە خاولی وشکی نەکردووەتەوە، دڵۆپ دڵۆپ ئاوی پیاتە خوارەوە، ئەفەرمێ وەکوو ئەوەی ئاوی لێ بتکێ کەچی تەڕیش نییە قژی. و لە ڕەوایەتی تردا عەبدوڵڵای کوڕی عومەر ڕەزا و ڕەحمەتی خوای ئەگێڕێتەوە بۆمان لە پێغەمبەری خۆشەویست صلی اللە علیە وسلم کە فەرموویەتی، پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرموویە، شەوێکیان لە خەومدا لە ئاستی کەعبە بووم، پیاوێکم بینی ڕەنگ خاکیە فەرمێ بەڵام جوانترین ڕەنگ خاکیە کە لە پیاودا هەبێ واتە سەرنجی خەڵک ڕابکێشێ ئەفەرمێ قەنافزێکی هەبوو جوانترین قەنافز بوو کە تۆ بینی بێتت واتە مەبەستی ئەو سەحابە ڕەزی کە فەرمودەکە ئەگێڕێتەوە ئەفەرمێ خاوی کردبووە و بەری دابۆیەوە قژی ئەدوت ئاوی لێت کێ وەشانی دادا بۆیە سەر دوو پیاوە فەرمێ یان خۆی دا و بەسەر شانی دوو پیاودا تەوافی ئەکرد بە دەوری ماڵی بەیدا پێغەمبەر صلی اللە فەرمێ واتە کەعبە پرسیارم کرد ئەمە کێیە وتیان ئەمە مەسیحی کوڕی مەریەمە واتە عیسای کوڕی مەریەم سەڵات و سەلامی خوای لەسەر بێ لە خەویدا بینی پێغەمبەر صلی اللە علیە و سلم بەم شێوازی کە سیفەتەی باسمان کرد و هەروەها ئەبو رەزا ڕەحمەتی خوای لێ بێ ئەڵێ پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرموویەتی نزیکترین کەس کە شێوەی لە عیسا بچی علیه السلام عروەی کوڕی مەسعودی ثەقەفیە کە یەکێک بوو لە هاوەڵەکانی دڵ ئاوا دڵسۆزەکانی پێغەمبەری خۆشەویستمان صلی اللە علیە وسلم و بە دەستی بێ باوەڕەکانی شاری طائیف شەهید کرا و نواسی کوڕی سەمعان ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ سەبارەت بە شوێن و چۆنێتی و دابەزینەکەی ئەگێڕێتەوە کە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم بەم شێوازە فەرموویەتی ئەفەرمێ لەو کاتەدا خوای پەروەردگار عیسای کوڕی مەریەم ئەنێرێ برایانی ئەزیزم خوشکانی موسڵمانم ئەفەرمێ ئەویش لە لای منارە سپیەکەی خۆرهەڵاتی دیمەشق دائەبەزێ دوو پۆشاکی لەبەردایە کە بە زەعفەران ڕەنگ کراوە، هەردووشانی خستووەتە سەر باڵی دوو فریشتە، کە سەری دائەنەوێنێ ئاوی لێ ئەتکێ، کە بەرزیشی ئەکاتەوە وەکوو دەنکە مرواری ئەفەرمێ ئاوەکە پێیدا شۆڕ ئەبێتەوە. هیچ کافرێک نییە برایانی خۆشەیستم سەیری تەسەوڕ ئەکەن سەیری کە پتیەفەرمێ ئەفەرمێ هیچ کافرێ نییە بۆنی هەناسەی پەنا بە خوای پەروەردگار ببەین بۆنی هەناسەی ئەمەندە ئەمەندە هەناسەی بۆ کافران بە تایبەتی بۆ کافران مەبەستمە نەک بۆ موسڵمانان چونکە بۆنێکی خۆش و تایبەتی هەیە بۆ ئیماندار کافران بۆنی هەناسەی بکەن پەنا بە خوای گەورە هیچ کافرێ نیە کە بۆنی هەناسەی عیسای کوڕی مەریەم بکات و نەمرێ پەنا بە خوای گەورە و هەناسەکەشی ئەفەرمێ حەتا وەکو چاو بڕ ئەکات ئەڕوات حەتا چاو بڕ ئەکات شوێنی دەجا لە کوێ برایانی خۆشەویستم خوشکان ئیماندارن کە لە دەرزی دوێنێ شەودا ئیشارەمان پێدا هەتاوەکو لە دەرگای لەت ئەیگرێت و ئەیکوژێ پاشان خەڵکانێ دێن بۆ لای عیسا کە خوای پەروەرگار پاراستوونی لە دەجال ئەویش ئەم دەموچاویان ئەسڕێت و باسی پایە و پلەیان بۆ ئەکا لە بەهەشدا کەوا خوای گەورە چ پلە و پایەیەکی بۆ کەسان داناوە لە بەهەشدا ئەو منارە سپیەش برایانی خۆشەویستم کە پێغەمبەری خۆشەویستمان صلی اللە علیە وسلم باسی ئەکا لە سەردەمی خۆیدا نەبوو، واتە لە سەردەمی پیاوساز ئەم ئەوە نەبووە، بەڵام جارێک تر مژدەیەک تر ئەدەینەوە. ئەمڕۆکە وەکو هاتنە دی موعجیزەیەکی تری ئەو پێغەمبەرە خۆشەویستەمان صلی اللە علیە وسلم، ئەو منارەیە دروست کرا و ئەکەوێتە تەنیشتی مزگەوتی ئەمەوی لە شاری دیمەخ دیمەشقی پایتەختی سوریا برایانی خۆشەویست. سبحان اللە سبحان اللە لە پێش چەندێکە ئاگاداری کردووینەتەوە برایانی خۆشەویست. ئەکەوێتە تەنیشتی مزگەوتی ئەمەوی لە شاری دیمەشقا کە پایتەختی سوریایە، هەروە لە نزیک شاری قودسیشەوە شارێکەیە بە ناوی اللد کە هەندێ زانایان پێیان وایە عیسا سەلامی خوای لێ بێ لەوێ دەجال ئەکوژێ بەڵام فەرموودە سەحیحەکان لە زیاتر ئاماژە بەوە دەن برایانی خۆشەویستم کە ئەو ڕووداوە لە شاری دیمەشق ڕووئەدا و ئێمەش زیاتر قسەی لەسەر ناکەین ئەیگەڕێینەوە بۆ لای خوای پەروەردگار خۆی باشتر ئەزانێ ان شاء اللە. ئەمە شێوە ڕوخساری عیسای کوڕی مەریەم و سەلامی خوای لێ بێ لە ڕووی فەرموودەکانی پێغەمبەری خۆشەویستمان صلی اللە علیە وسلم پاسان پاشان ئەچینە خزمەتی بەشێکی تر لەوەی کەوا مژدەیەکی ترە بۆ ئومەتی ئیسلام کە پێغەمبەرێکی خوا صلات و سەلامی خوای لە سەرک و عیسا کە پێغەمبەری نەسرانەکان بووە حکم بە قورئانەکات ئەمە لە هەموو شتێ خۆشترە حکم بە قورئانەکە عیسای کوڕی مەریەم لە پاش هاتنە خوارەوی بۆ سەر زەوی هیچ ئاین و شەریعەتێکی نوێ لەگەڵ خۆی ناهێنێ عیسای کوڕی مەریەم بەڵکو حوکم بە شەریعەتی ئیسلام ئەکا و ئەبێتە یەکێک لە شوێنکۆتانی محمد المصطفی صلی اللە علیە وسلم هەر بۆیەش لە کاتی دابەزیندا نوێژ لە دوای محمدی مەهدیەوە ئەکا سەلامی خوای لێ بێ و ڕازی نیە پێش بکەوێت هەروەکو جابری کوڕی عبداللە ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ لە پێغەمبەری خۆشەویستمان صلی اللە علیە وسلم بۆمان ئەگێڕێتەوە کە فەرموویەتی فینزل عیسی بن مریم صلی اللە علیه وسلم فیقول امیرهم تعال بعضکم علی بعضکم امراء تکریمة اللە هذه الامە ئەفەرمێ پاشان عیسای کوڕی مەریەم دابەزێ پێشەوای مسوڵمانەکان پێی ئەڵێ واتە مەهدی عەلەیهی السلام فەرموو پێشنوێژیمان بۆ بکە ئەی پێغەمبەری خوا واتە عیسای کوڕی مەریەم ئەویش ئەڵێن نەخێر ئێوە پێشەواکانتان لە خۆتان ئەبێ ڕێزێکە خوای پەروەردگار لەم ئوممەتەی ناوە هەروەها ئەبو رەزا ڕەحمەتی خوای لێبێت گێڕێتەوە کە پێغەمبەری خوا صلی علیە فەرموویەتی، کیف انتم اذا نزل فیکم عیسی ابن مریم فامکم منکم، اللە اکبر، ئەفەرمێ ئەبێت چۆن بێ کاتێک کە کوڕی مەریەم واتە عیسای کوڕی مەریەم سەلامی خوای لێبێت لەناوتاندا دائەبەزێ و بەوەی کە خۆتان پێشەوایەتیتان ئەکەن واتە لەخۆتانە قبوڵی نییە کە خۆی پێشنوێژیتان بۆ بکا. ئیبن ئەبی ذئب کە یەکێکە لە گێڕەوەی فەرموودەکە بە وەلیدی کوڕی موسلیم ئەڵێ، تدری ما امکم منکم، ئایا ئەزانی بەوەی خۆتان پێشەوایەتیتان ئەکا مەبەستی پێی چییە؟ ئەیش وتی، فامکم بکتاب ربکم تبارک و تعالی و سنە نبیکم صلی اللە علیە و سلم، واتە پێشەوایەتیتان ئەکا بە قورئانەکەی خوای پەروەردگار و بە سوننەتەکانی پێغەمبەری خۆشەویستمان صلی اللە علیە و سلم. ئەمە، تەفسیری ئەم فەرموودە پیرۆزەی پێغەمبەری خۆی صلی اللە علیە وسلم کەوا ئەو سەحابە بەڕێزە کاتێ کە پرسیار کە لە وەلیدی کوڕی مولسلیم بەم شێوازە جوابی ئەداتەوە کەواتە حوکمی عیسی علیە سەلام بە قورئان و سوننەتی پێغەمبەری خۆشەویستمان صلی اللە علیە وسلم وەک موسڵمانێک لە ئوممەتی ئیسلام کار ئەکات نەک وەکو پێغەمبەرێ کە بەرنامە و شەریعەتی تازەی لەگەڵ خۆیدا هێنابێ ئەفەرمێ سوێن بەوەی کە گیانی منی بەدەستە، لە فەج الروحادا کە شوێنێکە لە نێوان مەککە و مەدینە، عیسای کوڕی مەریەم تەهلیلە ئەکات بۆ حەج یان بۆ عەمرە یان هەردووکیان پێکەوە ئەکات لەسەر دینی ئیسلام. کەواتە عیسا سەلامی خوای لێبێ لە دوای پێشەوای موسڵمانانەوە نوێژ ئەکات و حەج و عەمرە و عەمرەی بەیتی ماڵی خوای پەروەردگار ئەکا، وە لەگەڵ لەشکری ئیسلامیدا جیهاد دەکا حوکمش بە قورئان و سوننەتی پێغەمبەری خوا ئەکا صلی اللە علیە وسلم ئەمە حوکم کردنی عیسای کوڕی مەرێم سەلامی خوای لەڕێی فەرموودەکانی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم کەوا بە قورئان و بە سوننەتی پێغەمبەر صلی اللە علیە وسلم حوکم ئەکا وەکو موسڵمانێکیش لە پشتی ئیمامی موسڵمانانەوە ئومەتی ئیسلامەوە نوێژ نوێژی خۆی ئەکا عیسای کوڕی مەرێم دێنە سەر خاڵێکی زۆر گرنگتر ئەویش گەڕانەوەی خۆشی و ئاسایش و خێر و فەڕە لە سەردەمی عیسادا سەلامی خوای لێبێ. پاش ئەو هەموو ناخۆشی و نەهامەتی و شەڕ و کاولکاری و برسیەتیەی کە دووچاری مرۆڤایەتی بە گشتی بوو برایانی خۆشەویستم لە جەنگەکانی مەلحەمە کبرا کە ئیشارەمان پێدا و مسوڵمانان بە تایبەتی ناڕەحەت تر بوون ئەبێ لە پاش جەنگە جیهانیە گەورەکە کە باسمان کرد لە سەردەمی دەجال دا ئەو ڕووداوە گەورانەی کە ڕوویان داوە بە تایبەتی هەموو لەشکر بەرامبەر بە ئومەتی ئیسلام ڕاوەستن وەک گوتان لە ژێر هەشتا ئاڵاوە دێن هەر ڵایە دوانزە هەزاری لە گەڵ دایە ڕۆمیەکان تا خوای گەورە لە ماوەی چوار ڕۆژدا هەموویان لە ناوەوە تەفروتونایان ئەکا. پاش ئەوەی کە دەسەڵاتی کوفری جیهانی ڕیشەکێش ئەکرێ، دەجالی جادووکەر بە دەستی عیسا سەلامی خوای لێبێ ئەکوژرێ، ئیسلام ژیان و موسوڵمانان ئەبنە هێزی یەکەم لە سەر زەوی، ئیتر خوای پەروەردگار دەرگای ڕەحمەت و بەرەکەتی خۆی واڵا ئەکا و خۆشگوزرانی و ئاسایش و دادوەری بە جۆرێ بە سەر زەویدا باڵ ئەکێشێ برایانی خۆشەویستم خوشکانی ئیماندارم کە لە مێژوودا مرۆڤایەتی شی وای بە خۆوە نەبینیوە هەر بۆیە بۆ زۆر ڕەحمەتی خوا لێڵێ پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرموویەتی ئافەرین و خۆشی بۆ ژیانێک کە لە دوای مەسیح دێت. فەرمان ئەدرێ بە ئاسمان کە ببارێ فەرمێ و فەرمان ئەدرێ بە زەوی کە سەوز ببێ. تەنانەت ئەگەر دەنکە تۆێ لە سەر بەردی ڕەق بچێنرێ، پێغەمبەر سڵاو سەلام فەرمێ ئەڕوێت و پیاو بە لای شێردا بڕوا زیانی پێ ناگەیەنێ دەفەرمێ و پێ بنێ بە سەر ماردا فەرمێ زیانی پێ ناگەیەنێ. نە ناکۆکی ئەمێنێ نە حەسودی نە ڕق و کینە برایانی خۆشەویست کەمە فەرموودەی پێغەمبەری خۆشەویستمان صلی اللە علیە وسلم وە لە فەرموودەکەی معاذ ڕەحمەتی خوای لێ بێت کە بۆمان ئەگێڕێتەوە ئەبو ئەمامە هاتووە کە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرموویەتی عیسای کوڕی مەریەم لە ئومەتەکەمدا ئەبێتە حاکمێکی دادپەروەر و پێشەوایەکی ڕێست و ڕێک و ڕاست ئەفەرمێ ئەفەرمێ خاج ئەشکێنێ ئەم سەلیبە کە کورد پێ کورد پێ ئەڵێ خاج بەس سەلیبە بە عەرەبیەکەی بەراز سەر ئەبڕێ ئەفەرمێ و لە ناوی ئەبا سەرانە لا ئەبات واتە دزدیە نامێنێ پارە بەخشین واز لێ دێنێ ئیتر پێویست ناکا پارە بەخشێ ئەوەندە خوای گەورە ئەیدا بە خەڵک ئاماژەی بۆ پارە زۆربوون و دەوڵەمەندی خەڵکی دەست لە مەڕ و ماڵات و وڵاخی شەڵەگرەی خەڵکی سبحان الله واتە ئیتر ئەچنەوە شاخانە چون کەس پێویستیان پێیان نییە ئیتر لەمەودوا لە دوای عیسای کوڕی مەریەم سەلامی خوای لە سەردەمی ئەو دەم مسمانە مەبەستیش لێرە ئەوەیە کەوا ئەوەندە زۆر ئەبێ کە خەڵک پێویستی پێی نامێنێ وەکو باسمان کرد برانی خۆشەویست وە فەرمێ دووبەرەکی ڕق و کینە هەڵەگیرێ تەنانەت منداڵ دەست ئەخاتە ناو دەمی مارەو زیانی پێ ناگەیەنێ وە گورگ لەناو ڕانە مەڕدا وەکو سەگی پاراستنی لێدێ سبحان اللە وە زەوی پڕ ئەبێ لە ئاشتی و ئارامی هەر وەک چۆن جام پڕ ئەبێ لە ئاوە فەرمێ پێمەسا سلم وە خەڵکی هەموو یەک قسە و یەک دەنگ ئەبن غەیری خوای پەروەردگار کەسی تر ناپەرسترێ وە جەنگ و کوشتار کۆتایی پێ دێت و نامێنێ برایانی ئەزیزم خوشکانی خۆشەویستم وە قوڕەیش پێغەمبەری خوا سا سەم وەسفە کاکەم وەسفی پێی عەرەبە فەرمێت دەسەڵاتی لێ ئەسەنرێتەوە قوڕەیش وە زەوی وەکو دەفری زیوی لێ دێ فەرمێ وەکو سەردەمی ئادەم عەلەی سەلام ڕوەکی لێ ئەڕوێ بە جۆرێ فەرمێ کە کۆمەڵە خەڵکێ لەسەر گۆلەترێ کۆ بنەوە تێریانەکا و کۆمەڵە خەڵکی لەسەر هەنارێ کۆبنەوە تێریانەکا و نرخی گایەک ئەفەرمێ بەوەندە و بەوەندە لە فەرمودەکە ئیشارەی پێدا و نرخی ئەسپ دەبێتە چەند درهەمێک ئەمە پێغەمەری خوا ساسم برانی خۆشەویستم باسی ئەو خێر و بەرەکەتەمان بۆ کاکە لە سەردەمی عیسای کوڕی مەریەمدا ئەڕژێ بەسەر ومەتی ئیسلامدا بە تایبەتی و لە غەیری خوای گەورەش هیچ دینێکی تر ناپەرستی ڕق و کینە و حەسودی و بەغیری و فەسادەت و بەرەڵڵایش لە نێو ئوممەتدا نامێنێ لە فەرموودەی تردا کە رەزا رەحمەتی خوای لێ بوومان ئەگێڕێتەوە کە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرموویەتی لە سەردەمی عیسای کوڕی مەریەمدا خوای پەروەردگار هەموو ئاینەکان لەناو ئەبات تەنها ئیسلام نەبێت بەڕاستی ئەمەش مژدەیەکی تری خۆشی خۆشترە بۆمان برانی خۆشەویستم کە لە سەردەمی عیسای کوڕی مەریەمدا واتە نەسرانی جوولەکە هەرچی ئاینەکان لەسەر زەوی نامێنێ هەر لەو کاتەی کە وتمان بەر دەکەوێتە قسەکردنەوە جولەکە لە ناوە چێت پاشان نەسرانی نامێنێت چونکە عیسای کوڕی مەریەم بۆیان ڕوو نەکاتەوە کە ئەوان لە هەڵەدا بوون عیسا خوا نەبووە کوڕی خوا نەبووە بۆیە فەرمێت خوای پەروەگار هەموو ئاینەکان لە ناو ئەبات تەنها ئیسلام نەبێ وە ئێمەش وەکو موسوڵمان باوەڕی تەواومان بەو مژدەو بەڵێنانەی پێغەمبەری خوایە صلی اللە علیە وسلم کە هەمووی وەکو چۆن خۆی باسی کردووە وەکو ئەوانەی کە پێشوو باسمان کرد کە ڕوویان دابوو هەمووشی هاتنە دی لە دوای چەند سەدەیەک لە دوای وەفاتی خۆشی صلات و سەلامی خوای لەسەر بێ. چۆن خۆی باسی کردو ئێمەش ئەڵێین ئاوا دێتە دی و یەقینیشمان هەیە پێی هەروەکو چۆن ئەبوبەکری سدیق رەزا رەحمەتی خوای لێ بێ بێ باوەڕەکان ویستیان بەڵگەی بەسەر پێغەمبەر ساسەم بدۆزنەوە لەوەی کەوا وتی پێغەمبەر ساسەلەم فەرمی چومەتە ئیسرا و میعراج خەڵک گاڵتەیان پێ کرد کافرەکان پێش ئەم شتە ڕایان کردبوو لای ئەبوبەکر وتیان ئەی ئەبوبەکر کورە هاوەڵەکە و شێت بووە ئەڵێ چومەتە ئاسمان چومەتە قودس وتی ئەگەر ئەو وا بڵێ ڕاستە فەرمێ سبحان الله هەر بۆیە لەقەبی سدیقیشی وەرگرتووە ڕاستگۆ بۆیە ئێمەش ان شاء اللە وەکو ئەو ئەو صدیقە ئەڵێن پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم هەرشتێکی فەرمووبێ ئەگەر صحیح بێ ئێمەش قەناعەتمان پێ هەیە وەکو ئەوەی کە خۆی باسی کردووە دێتە دی ان شاء اللە وە دڵنیاشین برایانی خۆشەویستم کە تەنها ئیسلام ڕزگارکەری مرۆڤایەتیە و تەنها لە سایەی ئیسلامیشدا ئاشتی و ئاسایش و دادپەروەری دەگەڕێتەوە سەر زەوی و داواکارین کرد لە خوای پەروەردگار لەو کۆمەڵە ئیماندارە موجاهیدەمان بگێڕێ جیهاد ئەکەن کۆمەلێکیان لەگەڵ عیسای کوری مەریەم دا ئەبن سەڵات و سەلامی خوای لەسەر بێ ئیمامی ئەحمەد و نەسائی لە ثەوبانەوە ڕەزا و ڕەحمەتی خوایان لێ بێ ئەگێڕێتەوە بە ئەم فەرموودەی کەوا ئیشارەی پێ ئەدەین عیسا سەلامی خوای لێ بێ لە پاش گەڕانەوەی بۆ سەر زەوی بۆ جاری دووەم بۆ ماوەی چل ساڵ حوکم بە ئیسلام ئەکا برایانی ئەزیزم پاشان وەفات ئەکا و ئەمرێت. وتمان سی و سێ ساڵ بوو تەمەنی کە بەرزکرایە بۆ ئاسمان دوایش کاتێک کە وەفات ئەکا عیسای کوڕی مەریەم سەلامی خوای لێبێ چل ساڵ لەسەر زەوی وتمان حوکم ئەکا بەپێی ئەم فەرموودەی پێغەمبەری خوا صلی سلم بەپێی ئەم فەرموودەیە چل ساڵ حوکم ئەکا واتە تەمەنی چەند لە تەمەنی حەفتا و سێ ساڵیدا عیسای کوڕی مەریەم سەلامی خوای لێبێ وەفات ئەکا هەربۆیە پێغەمبەری خۆشەوێن صلی سلم ئیشارەی پێ ئەدا و کەوا خوای گەورەش لە قورئاندا فەرمێ بە پیری و بە منداڵیش بە منداڵی و بە پیریش قساکەی کە ئەمەش بەڕاستی منەت کردنێکی خوای گەورە سەر عیسای کوڕی مەریەمە لەبەرەوی کەوا عیسا خوا نیە و کوڕی خواش نیە و ڕوح القدس نیە بۆ سەر زەوی ئەسەلمێنێ کە پێغەمبەری خوایە وە پاشانیش شایەتمان ئەێنێ بە خوای پەروەردگار و بە پێغەمبەری خۆشەویستمان صلی اللە علیە وسلم. لێرەدا پشتیوانی خوای پەروەردگار ان شاءاللە کۆتایی پێ یەنین داوا بکەین لە خوای پەروەردگار ڕەبی خوایە بۆ خاتری گەورەی ناوە جوانەکانی خۆت لەو کۆمەڵەمان حسێب کەی کەوا لەگەڵ عیسای کوڕی مەریەم دان وە بمان پارێزی لە ئاگرەکەت خوای پەروەردگار عاقیبەت خێرمان کەی بە ئیمانداری بمان ژێنە بە ئیماندارەتی بمان مرێنە بە ئیماندارەتی زیندوومان بکەرەوە لە ژێر ئاڵای لا الە الا اللە محمد رسول اللە حەشرمان بکەی بەر شەفاعەتی پێغەمبەری خۆشەویستمان بکەوین صلی اللە علیە وسلم یا ڕەبی خوایە بۆ خاتی گەورەی ناوت جوانەکانی قوڵ ڕۆژو تاعەت و عیبادەتی ئەم ڕۆژە پیرۆزەمان لێ وەربگری بمانکەی تا داتی قەدەری خۆت خوایە لەو کاتەی ئەپەڕێینەوە لەسەر پردی سیڕاطدا یارمەتیمان بدەی خوایە قولاپی جەهەنەم ڕامان نەکێشێ خوایە بۆ خاتی گەورەی ناو جوانەکانی خۆت لە دەرگای ڕەیانەوە بانگمان بکەن و ناومان بخوێنرێتەوە یا ڕەبی خوایە بۆ خاتی گەورەی ناو جوانەکانی خۆت عیبادەتی ئەم لەیلەتولقەدرە بکەی بە نسیبمان یاڕەبی خوایە خێری ئەو هەزار مانگە کەی بە نسیبمان بۆ خاتی گەورەی و ناوجوانەکانی خۆت یاڕەبی خوایە بە خاتی گەورەی و ناوجوانەکانی خۆت سەربەرز و سەرفرازمان کەی حیفزمان بکەی بمان پارێزی توشی ناڕەحەتیمان نەکەی ناڕەحەتیەک ئەوە دینمان لە دەست بدەین دینمان بفرۆشین خوایە سەرفەرز و سەفرازی دنیاو قیامەتمان بکەی لە ئاوی کەوسەر بخۆینە و دەستی پیرۆزی پێغەمبەری خۆشەویستمان صلی اللە علیە و سلم کە هەموو تینوێتی ئەشکێنێ برایانی خۆشەویستم و لە جگەری حور کە یەکەم خواردنی بەهەشتیەکانە بکەی بە نسیبمان بۆ خاتی گەورەی و ناوجوانەکانی خۆت ئەو کەسەی کە دینی ئیسلام سەرەخا، بەرز ڕای گر و سەربەرزی کەی برا موجاهیدەکانمان سەربەرز بکەی لە هەر شوێنێکی ئەم سەر زەوێدا جیهاد دەکەن لە پێناوی تۆدا یا ڕەبی خوایە بۆ خاتی گەورەی ناو جوانەکانی خۆت سەربەرزیان بکەی چونکە تۆ ئەیانەوێت ئاڵاکەی تۆ بەرز کەنەوە کە لا الە الا اللە محمد رسول اللە یە ئەیانەوێت حوکم کەن بە حوکمی قورئان کە حوکمی تۆیە یا ارحم الراحمین خوایە بەرز و بڵند ڕایان گری پایەداریان بکەی خۆت مەدەدیان بی ئەو سیلاحانەی کە بەدەستیانەوە یا ڕەبی خوایە بۆ خاتی گەورەی ناو جوانەکانی خۆت ئەگەر چەندێکی سوک بێ یاڕەبی داوات لێکەین ئەو برای کەوا ژنی نەهێناوە خێزانێکی ئیماندار بکەی بە نسیبی ئەو خوشکەشی کە شووی نەکردووە یاڕەبی خوایە هاوسەرێکی ساڵحی کەی بە نسیب ئەو خوشکەی کە مناڵی نابێ و داوای منداڵی کردووە یاڕەبی خوایە منداڵی ساڵح و ساڵحە و زوڕیەتی ئیسلام زیاد کەی بۆ خاتری گەورەی ناو جوانەکانی خۆت اقول قولی هذا واستغفر لکم ولسائر المسلمین سبحان ربک رب العزە عما یصفون وسلام علی المرسلین والحمد للە رب العالمین والسلام علیکم ورحمە اللە وبرکاتوه گەر هەڵەیەکمان کردو داوای لێبوردن لە خوای گەورە کەین پاشان ئێوەی خۆشەویستیش ئەگەر پێکابێتیشمان لەلایەن خوای پەروەردگارەوە خوای گەورە زمانی هەموو لایە پارەو کا بۆ دینەکەی والسلام علیکم ورحمە اللە وبرکاتوه فەرمای کاک ئادا کاک ئاوات ی برای گەورەی خۆشەویستم.